کابرایەکی فەقیری فەلاح کە دوو پارچە زەوی هەیە دەچێتە لای شخصێک بە ناو وەلیە پیاو ساڵحە دەڵێ قوربانەگەر بێت و لەگەڵ خۆت بم بێ بەهشت ئەو پارچە زەویت دەدەمێ ئەوش دەڵێ باش دەیبات و پارچە زەویەکەی لێ دەستێنێت و بە ناوی خۆی دەکات ئەوە چیە وعدی پێدا لەگەڵ خۆی بیباتە باشت دوای دەچێتە ماڵەوە دڵی خۆشە کابرا خەبەر دەداتە ژنەکەی مژدەی دەداتێ دەڵێ من نەجاتم بوو حەزەتی شێخ وعدی پێدام لەگەڵ خۆی بباتە باش ژنە دەیکاتە شەڕ لەگەڵی ئەی بۆ منیشت نەبرد ئەی بۆ بۆ منیشت نەکرد دەی پیا ئەو پارچە زەوی تریشی بابدەینێ بەڵکو منیش لەگەڵ ئێوە بێمە بەهشت ئەمە واقع برا دوای شەڕی محکەمە دروست بوو کوڕەکانی منداڵەکانی گەورە بوون تێگەیشتن ئەوە قۆڵی باوکیانی بڕیوە فێڵی لێکردوون بە هەشتی چی فێڵی وایان لەو خەڵکە بەسە زمانە مسلمانە دەکەن هەر خوا بزانێ بەڵام انشاءڵا کۆتایی پێدە بە ئیزنی خوای گەورە